کاسێتی دووەم دیوی دووەم. خۆی وایە بەڵام هەمیشە لە پرۆسەی گۆراندا بەدحاڵی بوونێک هەیە ئەوەی کە لەژێر هەڕەشەدایە هەڵسوکەوت و خووە خراپەکانی خۆمانە خووی خراپی بیرکردنەوو چۆنێتی ڕەفتارمان کە هەموو ژیانی ئێمەی ژاراوی کردووە ڕزگاربوون لەو هەموو خوو خدە و خراپانە ماوەی دەوێ و سووربوون و پێلەسەرداگرتن و بەردەوامی گەرەکە ئەوە بەتەنیا بەس نییە کە بتەوێت بگۆڕیت دەبێ ئەو نیاز و مەبەست و ویستەت بوێت، تۆ پێویستە ئەوەت بوێت، هەتا ئەو کاتەشی کە ناتەوێت بگۆڕیت. دەیەها شێوە هەیە بۆ گەیشتن بەو مەبەستە، هەندێک لەو شێوانە زۆر کۆنن، بۆ نموونە، کەسێک پێ دەڵێ، نرخی ئازادی ئەوەیە کە دەبێت هەمیشە و تا ئەبەد وائاگا بیت و چاودێر بیت لە دەستی نەدەیت. یەکێکی دیکە پێ دەڵێ، دووبارە و سێبارە و دەبارە هەوڵدە. کۆنە، بەڵام ڕاستە. تۆ دەبێت چاودێری ئەوە بیت کە چی دەکەیت. هەر کاتێک ویستت خۆت بگریت و بچووکی بکەیتەوە، یا لە پایە و پلەی خۆت دابەزێنیت، یەکسەر بوەستە و سەیرێکی دەوروبەری خۆت بکە و ورە بدەوە بەر خۆت و خۆت بەرز بکەرەوە. هەوڵ بدە کە ڕاست بیتەوە. ئەوەش پێویستی بەوە هەیە کە وێنەی شتەکان وەکو خۆیان ببینیت. ئەو ڕاستییانەی کە لە دەرەوە هەن، خەڵکی بۆ هەمیشە دەیانەوێت بێ کەموکوڕی و تەواو بن. کەچی هەر خۆیان ئەو ئازادییەی خۆیان دەدۆڕێنن، چ پێویست ناکات وا بن، دەبێ واز لەم جۆرە بۆچوونە بهێنن. کامڵبوون هەرگیز بۆ مرۆڤ نەهاتووە، لەوانەیە هەندێ شاکاری هونەر و ئەدەب هەبن و جوان و تەواو بن، بەڵام کەی هەموو کارە هونەری و ئەدەبییەکان ئەو شتە پڕ و دروستەن؟ مرۆڤێکی تەواو بێ و خەوش و هەرکێ بێ، مرۆڤێکە کە تەحەمول ناکرێ، دادگاییکردنی خۆت بەوەی کە ببیتە سۆپەرمان، کەسێکی کارامە و باڵا، جارێکی دیکە ئەوەش دەبێتەوە بەوەی کە تۆ مامەڵەیەکی زۆر خراپ لەگەڵ خودی خۆتدا دەکەیت. هەر ئەوەش بیانووێکی باشە بەوەی واز لەم خەیاڵە بهێنیت. هەرگیز دادگایی خۆت مەکە. خۆت وەکو هەیت، پێ قبوڵ بێ و بەڵام تکایە هەر لەو شوێنە مەوەستە و بجوڵێ. مەبەستە بڵێی خۆم بە هەموو هەڵە و هەرا و هوریا و ناڕێکیەکەوە بوێت؟ بەڵام وامزانی هەوڵی من ئەوەیە کە چیدیکە خاوەنی ئەم هەڵە و هەنگامەیە نەبم. ئەگەر ئەوە بکەیت تۆ تاکە کەسێک دەبیت کە ئەوەت کردبێ. تۆ دەزانیت کە شتێکی تر هەیە کە زۆر سەخڵەتم دەکات؟ ئەو هەموو ئاگابوون و چاودێری و کارکردنە زۆرە کە کۆتایی نییە، هەر کە بیری لێ دەکەمەوە ماندووم دەکات. مەسەلەکە گەمە و سوعبەت نییە، ئەرکێکی قورسە. کوانێ ئەو هەموو خۆشی و گەرم و گوڕیەی کە لە سەرەتادا لێی دوواین؟ ئەی لە کوێوە دێ بڕیاری خۆڕسک و سەلیقەتی کارکردن؟ هەموو خەڵکی قسە لەوە دەکەن کە حەز بەوە دەکەن بە سەلیقە و خۆڕسکانە کار بکەن، ئەگەر بکرێ لە دەرەوەی هەستەکانی خۆیانەوە بن. ئەو خەڵکە خۆیان دەنێو کۆمەڵێک سندووقی مەعریفەت دا ئەخنیوە، لەوێدا زۆر بە زەحمەت هەست و نەستی خۆیان بۆ دەخوێنرێتەوە، یا با بڵێین چیتر ناتوانن، نائومێدن لەوەی بە سادەیی و ئاشکرا هەست و سۆزی خۆیان تاقی بکەنەوە. ئەوان لەو بڕوایەدان کە ئەگەر بتوانن مێشک و ئەقڵی خۆیان فڕێ بدەن، دەتوانن سەرفراز و ئازاد بن. ئەوەیان یەکێکە لەو بیرۆکانەی کە ڕۆماننووسی ئینگلیزی دی ئێچ لۆرانس پشتگیری لێ دەکرد، بەڵام نە سەربەستی و نە هەست و سۆزەکان ئەوەندە سادە و ساکارن، لەنێو هەریەک لە ئێمەدا گەلێک کاردانەوەی بە پرۆگرامکراو هەیە لە بەرامبەر زۆر شت کە ڕووبەروومان دەبێتەوە. یادکەوتنەوەی هەر هەموو سەرزەنشت و هەڕەشەکان کۆمەڵێ یاسا و ڕێنمایی و هەڵسوکەوت کردن کە لە قوتابخانەدا دەیانخوێنین، سۆزێک بۆ نیشتیمان و گەڕانەوە بۆ ڕابردوو، حەکایەتەکانی پیرێژنەکان، هەر هەموو ئەو شتانە لەگەڵ هەست و نەستی ڕاستەقینەی ئێمەدا تێکەڵ دەبن. کەواتە لە ڕووی پراکتیکییەوە مەسەلەی سەلیقەیی و تەردەستی بۆ هەمیشە بوو مانایە دێ کە هەر یەک لە ئێمە ئامادە و تەیارە کە یەکەم شت ڕاو بکا کە دە نێو مێشکیدا دەدرەوشێتەوە. یەکەمین بیرۆکە و یەکەمین خەیاڵ هەر وەکوو ئەوەی پەیامێک بێ و لە قووڵایی دڵ و دەروونمانەوە هاتبێ. بەڵام خۆ دەکرێ ناخ و دڵ و دەروونی هەر یەک لە ئێمە پیس بووبێ. وا چاکە ئەو هەڵسوکەوت و کاردانەوانەی خۆمان بپشکنین و لێیان ورد بینەوە ئەو کاتەی وەدەر کەوتن تاوەکو بزانین ئاخۆ ئەو پەیامانە لە کوێوە دێن. دەبێ بڕیار بدەین کار بە کامەیان بکەین، کامەیان بەڕاستی لەگەڵ حەز و ئارەزووی ئێمە یەکدی دەگرێتەوە. ئەوەش بەو مانایە نایەت کە هەر ساتە ناساتێک چاودێری خۆت بکەیت. پێویست ناکات ئەوەندە لە خۆت ڕابمێنی ورد بیتەوە، هەر وەکو ئەو هەزار پێیی کە بیری چووبەوە چۆن ڕێ بکات. بەڵکو مەسەلەکە وایی پێکدێ کە تۆ خۆت بدەیتە دەست هەست و نەستە ڕاستەقینەکانی خۆت، ئەوسا دەبینیت کە کارکردە دەبیت. ئەگەر تۆ مەبەستت بێ بە دڵگەرمیەوە کار بکەیت و هەوڵ و تەقەلا بدەیت، ئەوسا خۆت دەبینیت کە چەندە گەرم و گۆڕانە دێتە مەیدانێ. خەڵکی دەڵێن، ئێمە دەمانەوێ هەموو شتەکان ئاسان بێنە دەست و ژیان بەڕێوە بڕوات. دەی باشە گەر وایە یەکەم شت کە پێویستە ئەوەیە خۆمان بین، زاڵ بین، بە تەنها ئەو کاتە کارەکانت بۆ ئاسان دەبن کە تۆ بتوانیت یەکەمین بەرپرسی کار و کردەوەکانی خۆت بیت، هەر ئەوەیە وات لێ دەکا چاوەڕێی چاکە و جوانی بیت، هەر ئەوەشە مانای سەلیقەیی و تەڕدەستی و کردەی خۆڕسکی، هەر بۆیە سێکس، جووتبوون، کردەیەکی پڕ لە ڕەزامەندییە بۆ کەسانی گەورە. بە تەنها کەسانی گەورە و پێگەیشتوو دەتوانن خاوەنی خۆیان بن. دەشتوانن ڕواز لە خودپەرستی بێنن و لە هەر پەیوەندیەکی کۆکدا تەندروست بێننە دەرێ. ئەم قسەیە دژوار دەردەکەوێ، وەلێ ئەوەیان یە چەکە لە نهێنەکانی خۆشەویستی. وا خەریکە قایلم بکەیت تا دێ باشتر و باشتر لەم مەسەلەیە تێدەگەم، بەڵام دڵنیا نیم لە خۆم کە تا ئێستا تەواو حاڵی بووبم چیتر ماوە بیکەم. دەبێ فێری ئەوەش بیت کە چۆن چۆنی خۆت دەدوێنیت. ئەوەیان زۆر گرنگە. پێویستت بەوە دەبێت کە شتەکان شی بکەیتەوە تاوەکو بتوانیت خۆت لە خۆت دڵنیا بیت. تۆ پێویستت بەوە هەیە کە دیالۆگێکی بەردەوامت لەگەڵ خۆتدا هەبێ. وایان لە هەموو کات و هەڵوێستە خراپ و زۆر ئاڵۆزەکاندا یارمەتیت دەدات. ئەو کاتەی منداڵێکی زۆر لاسار و هەر لەناو تۆدا وەئاگا هات و ویستی ئازاری دەوروبەر بدات، دەتوانیت بیوەستێنیت و گفتوگۆی لەگەڵ بکەیت. دەتوانی پێی بڵێیت، نا، وا مەکە. هەندێ جار لەوانەیە بە جۆرێکی دیکە بکەوێتەوە. ئەگەر بایەخ بەو شتانە بدەیت، دەتوانیت لەو ساتەوەختەدا چیت بوێت بیکەیت. ناهێڵیت شتەکان لە دەست دەربچن. هەمیشە هێزی ئەوەت دەبێت کە زاڵ بیت بەسەر خۆتدا و هەر شتێک کە حەزی پێ نەکەیت بوەستیت. ئەوە شتێکە کە زۆر باشە بیزانیت، کە لە سەرەتادا قورسە، بەڵام هێدی هێدی ئاسانە بێت. هەر دەڵێی سەربەستی مرۆڤ لەسەر ئەو سوک و هەڵوێست و کورتە وەستان و تێڕمانانە وەستاوە، چ پەراوێزیەکی بەرتەسکی هەیە ئازادی؟ گرفتەکە ئەوەیە کە تۆ هەمیشە باش ڕەفتار ناکەیت، بۆ نمونە گەر ئەو مناڵە لاسار و بێ گوێی ناو تۆ گەرەکی بوو ڕەفتارەکی ناشرین بنوێنێ تکایە نەکەی دەست بەجێ سزای خۆت بدەیت بەداخەوە تۆ زۆر جاران ئەوە ڕەفتارتە و زوزو سزای خۆت دەدەیت ئەو منداڵە ببەخشە کە لەناو ناخی خۆتدایە زۆربەی ئەو شتانەی کە خۆت زۆر بە ناجۆر و ناپەسەندیان دەزانیت، وا نییە گەر بتوانیت جوان مامەڵە لەگەڵ خودی خۆتدا بکەیت. ئێمە زۆر جاران زۆر شتی سەیر و سەمەرە دژ بە خۆمان دەکەین، تەنها بۆ ئەوەمانە بیسەلمێنین کە ئێمە ئەو کەسە خراپەین کە بە مناڵی بووین. کە دەکرێ ئەو کەسە خراپەی سەردەمی مناڵی بە تەنها دەستکردی خەیاڵی خۆمان بێ. ئێمە هەندێک جار دەتلێینەوە و ئازار دەچێژین بەدەست ئەو گوناهانەی کە بە تەنها خەیاڵ بوون وەک ئەوەی کە هەستێکی سەیرمان هەبووبێ بە منداڵی دەرحەق بە دایە و بابە کردبێتمان وەک ئەوەی وەڕس و تووڕە و داغدار بووبین چونکە لە دوای ئێمەوە مناڵێک لە دایک بووبێ و ئەستێرەی ئەو منداڵە هەڵکشابێ و هی ئێمە داکشابێ ئەو هەستەی کە وای لێ کردووین خۆمان بێ نرخ بزانین و بڕوامان بە خۆمان دۆڕاندبێت ئێمە پێمان وتراوە کە ڕقمان لە گوناه بێ و گوناهکارانمان خۆش بوێ بەڵام ئێمە بە ڕێگەیەکی دیکەدا دەڕۆین و مەیلی شتێکی دیکەمان هەیە ئێمە ڕقمان لە گوناهکارەیە و کە لە ناخماندایە، لەو لاوەش بە گوناهەکەوە نووساوین و لێی نابینەوە. هەوڵ مەدە هەڵەکانت لەو قەوارەی خۆیان گەورەتر بکەیت، تەنها هەوڵی ئەوە بدە کە تێیبگەیت و بۆچی ئەو هەڵانەت کردووە و دواجاریش بتوانە بێیتەوە سەر ڕاستە ڕێ. هەموو ئەو سۆز و خۆشەویستی و بایەخەی گەرەکتە بۆ مناڵە زیندووەی ببەخشیت، دەتوانی بە خۆتی ببەخشیت. ئەو کاتی توانیت ئەو مناڵەی ناو ناخت بناسیت ئەوسا هەست بەوە دەکەیت کەی فشاری بخەیتە سەر کەی خۆشی و ئارامی پێ ببەخشیت کەی وازی لێ بێنی و بە تەنیا جێی بهێڵیت و ئەگەر گەیشتیتە ئەو قۆناغەی کە ئەو مناڵەی ناو ناخی خۆت بناسیت ئەوسا چاکتر دەتوانیت هاوسۆزی خۆت بیت دەتوانیت خۆت لەسەر ئەوە ڕابێنیت کەی هێمن و ئارام بیت نەرم و نیان، چ کاتێکیش داواکانت لە خۆت هەبێت، دواجار دەبێت هەوڵی ئەوە بدەیت چۆن لەگەڵ خودی خۆت بگونجێیت، لەگەڵ خۆتدا هاوڕێ و دۆست بیت، هەڵبکەیت، هەوڵ بدە ئەو مناڵی ناو ناخی خۆت بگریتە باوەش، لەگەڵ خۆتدا پرد دروست بکەیت، ئەوەیان هێز و وزەیەکی گەورە و لەناو ڕۆحی تۆدا عەمبار دەکات. هەر کاتێک پێویستت پێی بوو بە کەڵکت دێ. جارێکیان من پیاوێکم بینی زۆر غەمگین، قەهرێکی گەورەی دەخوارد. نزیکترین هاوڕێی مردبوو. هەستی دەکرد دوای مەرگی ئەو زۆر تەنیایە. من لەگەڵیا دانیشتم و بە قووڵی هەستم بە ژان و ئازارەکانی دەکرد. دواجار پێم وت، لەوە دەچێت تۆ باشترین هاوڕێی خۆت لەدەست دابێ. وتی، بەڵێ وایە. پێم وت، تۆ دەزانیت باشترین هاوڕێی تۆ کێیە؟ بە سەرسامیەوە سەیرێکی کردم بۆ ساتێک ڕاما و خەیاڵ بردیەوە چاوەکانی پڕ بوون لە فرمێسک پاشان وتی وابزانم ئەوەیان زۆر ڕاستە تۆ خۆت باشترین هاوڕێی خۆتیت. باشە ئەگەر ئێمە هەموو ئەو شتانە بکەین لەو هەموو شتانەش تێبگەین ئایا بە ڕاستی ژیانی ئێمە دەگۆرێت؟ ئەگەر ئێمە فێری ئەوە بین چۆن خۆشەویستی بکەین و بتوانین خۆ پەروەردە بکەین زۆر لەوە دەوڵەمەندتر دەبین کە خەیاڵمان بۆی بچێت بەڵام هێشتا کۆمەڵێک گرفت و کێشە دەمێنن کە سەرودڵمان بگرن. بەدەست کۆمەڵێک بەزین و نوشوستی ڕاستەقینەدا دەتلێینەوە و ئازار دەچێژین. ژیان خۆشی ناو گەشت و گوزار نییە، یا باخێکی پڕ لە گوڵ بێت. جیهان بەپێی بەرژەوەندی ئێمە هەڵناسووڕێ. هەندێک ڕێوڕەسم و مەرجی ئینسانی هەیە کە کەس ناتوانێت لێی دەربچێت. ئێمە پابەندین بە کۆمەڵێک یاساوە کە دەربازبوون لێیان قورسە. ئەم دونیای ئێمە لە ئازار و گرفت و نوشوستی و زیان و لەدەست چوون بە دەر نییە، بەڵام دەتوانین هەرچی هێز و وزەی هەمانە بیخەینە گەڕ تاوەکو بەرگەی ناخۆشیەکانی بگرین. هەوڵ بدەین گەورەترین پشکی خۆمان لەو ژیانە وەدەست بێنین. ئەگەر ئێمە بتوانین خۆمان لەو خەیاڵ و فانتازیایە ئازاد بکەین کە هەمانە، فێری ئەوە ببین و بزانین سەرچاوە ڕاستەقینەکانی هێز و وزەی ئێمە وا لە کوێدا. ئەوسا تێدەگەین کە هەر هەموو جیهان دەرگاکانی لە بەردەمی ئێمەدا کراوە دەبن و دەتوانین هەموو کونجێکی بپشکنین، ئیدی دونیا چاوەڕێی ئێمە دەبێت. خەڵکی هەمیشە حەزدەکەن کەوا خۆیان ببینن کە هیلاک و هەلاهەلان. وای دەنوێنن کە شت نەماوە تاقی نەکەنەوە. هەرچی وزەوهێزی هەیانە بەکاریان هێناوە و شت نەماوە نەیکەن. هەرچی یەکیان لەدەست هاتووە کردوویانە. ئەو خەڵکە ئامادەن لەبەردەمی خۆیاندا ببەزن. لەگەڵ ئەوەشدا ئەگەر ئێمە هەر هەموو توانا و ئەگەرەکان لە بەردەمی خۆماندا دابنێین، بێگومان ئەوە وەکو کانی و زنەیەک وایە کە بەردەوام ئاوی لێ هەڵبقڵێ. لە نێو هەر یەک لە ئێمەدا وزەیەکی لە بن نەهاتوو هەیە. ئەوە وەکو سەرمایەک وایە کە لە بانقێک دامان نابێ و دەستمان لێ نەدابێ. ئەمەیان سادەترین جۆری خۆشبەخشینە. ئەمەیان کۆتایی نایە. هەرگیز بێزار نابیت. ئەوەیان وزە و توانایەکە کە دەتپارێزێت. کاتێک بێرنارد بێرنسن، ڕەخنەگری هونەری، تەمەنی گەیشتە نەوەد، وتی، من بەو پەڕی تاسەوە لەسەر سووچی شەقامەکان دەوەستم. شەفقەکەم بەدەستەوەیە. بانگی ڕێبوارەکان دەکەم و سواڵ و تکای ئەویان لێ ئەکەم کە ئەگەر هەر چرکەیەکیان هەیە و کەڵکیان لێ وەرنەگرتووە، بیبەخشن بە من. ئەو کابرایە دیتوانی تا ئەو پەڕی لەزەت لە هەموو چرکەیەکی ژیانی خۆی بکات، دەتوانێت بڵێت کە ئەم پیاوێکی زۆر دەگمەن بوو، بەڵام ئێمەش دەتوانین ئەوە بکەین. ئەوان وەک نهێنی ژیان و زیندەگی وایە، هیوادارم کە بتوانین ئاواهی بژین. هیچ گومانی تیا نییە کە دەتوانین، من زۆر کەسم بینیوە کە توانیویانە بەڕاستی توانیویانە ئاواهی بژین، ئێمە هەموومان دەتوانین یارمەتی خۆمان بدەین کە بگۆڕین، پێبگەین و گەورەتر ببین، ببین بەو کەسەی کە لەناو ئێمەدایە و دەبێ ببین. دەتوانین فێر ببین کە چۆن چۆنی ببین بە باشترین هاوڕێی خۆمان. ئەگەر وا بکەین، ئەوەتا دونیا ماوە هاوڕێیەکی جوانمان دەبێت. هەمیشە دەتوانین ورەی خۆمان بەرز ڕابگرین. دەتوانین ئارامی بە خۆمان ببەخشین، یارماتی خۆمان بدەین و ڕۆحی خۆمان ئاسوودە و تێر بکەین. ئەو کاتی هیچ کەسێک لە دەورمان نییە، ئێمە باشترین سەرچاوەی وزە و هێز و توانستی خۆمانین، باشترین ڕێنماییکەر و ڕاوێژکاری خۆمانین. ئێمە هەر هەموومان ڕاهاتووین کە چاوەڕێی کەسێک بین وشەیەکی ناسکمان دەرحەق بڵێ، بەڵام خۆ ئێمە بە هەزارەها قسەی جوان و ناسکمان هەیە دەرحەق بە خۆمان کە دەکرێ بە خۆمانی بڵێین. من وا هەست دەکەم کە گەلێک نهێنی هەبوون لە تۆوە فریام بووم زۆر پەند و حیکمەتی جوانم لە تۆوە بیست هیوادارم هیچیانم لە بیر نەچێتەوە. بێگومان وەیادت دەکەونەوە بۆ هەمیشەش کەڵکیان لێ دەبینیت. لێرەدا هاتینە کۆتایی پەرتووکی چۆن دەبیت بە باشترین هاوڕێی خۆت پاشان چەند زانیاریەک دەربارەی ئەم پەڕتووکە. سەبارەت بەم دوو نووسرە میدرید نیومان و بەرنارد بەرکۆتس ژنومێردن هەردووچان دەروون ناسن و لە نیۆرگ وانەی دەروونزانی دەڵێنەوە هەردووچان ئەندامی کۆمەڵی دەروونناسانی نیشتیمانین دیارە ئەو کۆمەڵی ئەمریکیە و ئەوان ئەندامی کۆمەڵێک ڕێکخراوی پیشەین خاتوو میدرید لە کۆلێژی باڵای هەنتەر دەرچووە و هەر لەوێدا ماستەری لە دەروونزانی وەرگرتووە. خاتوو نیومان لەژێر دەستی تیۆردۆر ڕیک بۆ چەندەها ساڵ کاری کردووە. توانی پرۆگرامێکی تەواو لەسەر دەروونشیکاری تەواو بکات. بەڕێوەبردنی ئەو پرۆگرامە لەلایەن هەمان کۆمەڵەی دەروونناسانی نیشتیمانی بەڕێوە چوو. خاتوو نیومان جگە لەو کاری لەسەرەوە سەرپەرشتیارە لە دەزگای خزمەتگوزاری و ڕێنماییکردنی خەڵکی لە نیۆرک، دیارە کارەکانیشی بوونەتە بەشێک لە کتێبەکەی کە لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا دا دەرچوو لە ژێر ناوی چەند ڕێبازێکی نوێ بۆ ڕێنماییکردنی منداڵان. ئەو کتێبە وەک ئەنتۆلۆژی کۆمەڵێک نووسەر کە لەسەر جیانی منداڵان و شیکاری دەروونی کاری گەورەیان ئەنجام داوە، وەک ڕێبەرێک خەڵکی کەڵکی لە دەبینن، بێرنارد بێرکۆتس دەرچووی کۆلێژی نیویۆرکە، ماستەری لە زانکۆی کۆڵۆمبیا تەواو کرد، دکتۆراکەشی لە زانکۆی نیویۆرک بوو. پاشان پەیوەندی کرد بە پەیمانگای ئەلفرێد ئادلەر. دیارە و پەیمانگایە هەر بەناوی دەروونزانی گەورە ئادلەر خۆیەتی. جگە لەوەش لە هەمان کاتدا و لەو سەنتەرەش کاری دەکرد، کە بایەخی بە نەخۆشیەکانی ئەقڵ دەدا، زیاتریش قوتابیانی خوێندنی باڵا تیایدا کارمەند بوون و ئەزموونی خۆیان دەوڵەمەند دەکرد. دکتۆر بێرکۆتس لە هەردوو کۆلێژی جۆن جەی و نیویۆرک ستیدا سەرگەرمی وانەوتنەوە و لێکۆڵینەوە بوو. کۆلێژی جۆن جەی بایەخی تەواوی بە مەسەلەکانی تاوان دەدا. ئەم وەک نووسەرێک بەرهەمی خۆی لە زۆربەی ڕۆژنامە و گۆڤارەکاندا بڵاو دەکردەوە. یاوەری سێیەم لە دەرکردنی کتێبی چۆن دەبیت بە باشترین هاوڕێی خۆت کە جین ئۆنەوە لە نیوجێرسی گەورە بووە دەرچووی کۆلێژی سیگدمۆرە لە زانکۆی کۆڵۆمبیا ماستەری لە فەلسەفە وەرگرتووە ئەو خانمە دەیەها لێکۆڵینەوەی لەسەر کێشە و گرفتەکان ئامادە دەکرد لە ڕێی کەناڵەکانی تەلەفیزیۆنیەوە پەخش دەکران لە دەزگایەکیشدا وەک نووسەر پەرەی بە توێژینەوەکانی خۆی داوە و زۆر بایەخیشی بە جەماوەر و بوونی ڕا و ڕای گشتی داوە. ئەو خانمە شووی کردووە و وەک نووسەرێکی ئازاد لە نیۆڕک ستیدا دەژی. بەشێک لە خوێندنەوەکانی هەندێک لە نووسەران ڕێکس ڕید وتوێتی، زۆر دەگمەنە کەسێک هەبێ و لەسەر ئەم گۆی زەوییە بژی و گرفت و کێشەی نەبێ. ئەو گرفت و کێشانەی کە سەرچاوەکەیان ڕۆحی خۆمانە. هەندێک جار ئێمە گەورەترین و خراپترین دوژمنی خۆمانین، بێ ئەوەی کە پێی بزانین. ئەم کتێبە دانسقەیە. دەتوانێت گرفتەکانت چارەسەر بکات، بەوەی کە یارمەتیت دەدات خۆتت خۆش بوێ. بە هەست و سۆز و حیکمەت و ڕۆحێکی ڕێنمایی کەرەوە نووسراوە. ئەوە کتێبێک نییە لەسەر وشەی چۆن بوەستیت، بەڵکو زیاتر فێرت دەکات کارکردە بیت. هەر کەسێکم ناسیبێ و ئەم کتێبەی خوێندبێتەوە دواجار کەسێکی باشتری لێ دەرچووە لە چاو جاران. تکایە بیخوێنەوە، ژیانت دەگۆڕێت. بە دڵنیایەوە دەیڵێم کە ژیانی منی گۆڕی. نۆرا ئیفرن وتوێتی، میدرید نیومان و بێرنار بێرکۆتس کتێبێکی زۆر دەگمەنیان نووسیوە، من پێتان ئەڵێم کە ئەم کتێبە پڕە لە ئەفسوون، بەڵام هەموو جوانی کتێبەکەش لەوەدایە کە باس لە سیحر و ئەفسانە ناکات. با بە کورتی و سادەیی پێتان بڵێم کە من بێ ئەم کتێبە ناژیم. نەیل سیمۆن وتێتی، خۆی هیچ حەب و دەرمانێکی وا کاریگەر لە ئارادا نییە و زۆر بە پەلە و خێرا وات لێ بکات کە چۆن ببیت بە باشترین هاوڕێی خۆت. بەڵام ئەگەر من نیگەران و ڕەشبین بم، لە ڕۆژێکدا دوو جاران دەیخوێنمەوە. دیارە پەرداخێک ئاویش لە بەردەمی خۆمدا دادەنێم. هەموو جارێکیش ورەی منی بەرز کردۆتەوە. ئەم کتێبە ڕۆح و سرووشتم پێ دەبەخشێ. وات لێ دەکات ڕوو لە باشتر بیت. دان گرینبێرگ وتوێتی، چۆن دەبیت بە باشترین هاوڕێی خۆت بەدەر لە هەر گومانێک، کتێبێکی زۆر ڕووناکە، بە لایەنی کەمەوە هەفتەی جارێک دەخوێنینەوە و سەر لە نوێ خوێندنەوەی پێویستە. بەر لە خوێندنەوەی من کەسێکی پەست و غەمگین، ئەوەندە لێوە لەرزە بووم کە کەمترین شت دەیترسانم. کەسێک بووم کە هەرگیز بوارم بە خۆم نەدەدا و ڕۆژگار ڕۆژگاری خۆم نەبوو. هەر لە دوای خوێندنەوەی ئەم کتێبە هەستم کرد هێمن و بەتواناترم لە جاران. یەکسەر چوومە دەرەوە و زۆر بە سادەیی دڵی خۆم بە ئایس کرێمێکی مۆز خۆش کرد. خاتوو پاولا پرێنتز وتوێتی، ئەم کتێبە داوات لێ ئەکات کە هیچ کەس نەکەیت بە بەرپرس لە کار و کردەوەکانی خۆت. تاکە کەسێک کە لە شتەکان بەرپرس بێت خۆتیت. ڕیچارد بێنجامین وتوێتی ئەم کتێبە بۆ ئەو کەسانە نووسراوە کە بە تەواوی خۆیان خۆش ناوێ هەموو شتێک دەگۆڕێت. گەر تۆ بتوانیت باشترین هاوڕێی خۆت بیت، بێری بێرنس وتوێتی. لەو کاتانەی کە کێشە و گرفتم زۆر دەبوو، کە زۆر دەشڵەژام، ئەم کتێبە بۆ من هەناسەیەکی پاک و قووڵی ناوە شاخان بوو. ئێستاکەش پاش خوێندنەوەی چەند جارم بۆ ئەم کتێبە، پەند و حیکمەتە بەکەڵکەکانی بوونەتە بەشێک لە ژیانم. ڕۆژنامە و گۆڤارەکان ستایشی چۆن دەبیت بە باشترین هاوڕێی خۆت دەکەن جۆرێکە لە گفتوگۆی زیندوو لە ڕووی سایکۆلۆژیەوە کۆک و دامەزراوە، ئاراستەی ئەو کەسانە کراوە کە ڕقیان لە خۆیانە یاخود قێز لە خۆیان دەکەنەوە، خەڵکانێک کە حەوسەڵی ئەوەیان هەیە ئۆتۆمبێلەکانیان بخەنە گەڕ، بەڵام خۆ دەشکرێ بەوە سەغڵەت نەبن کە خۆ فێربکەن چۆن چۆنی خۆ بخەنە گەڕ. نیۆرک تایمز، دوو، ئەو شتە کە نووسەران بێرکۆتسەکان دۆزییانەوە، شێوازێکی زۆر لە یادکراو لە گفتوگۆکردن و مامەڵە، لێک نزیکبوونەوەیەکی ئادەمییانە، کە دەکرێ پێی بڵێین نزیکبوونەوە لە ناسینی من. شیکاگۆ تریبیون سندیکت. سێ، ئەم کتێبە پڕە لە سۆزە، پڕ لە یاسا و ڕێوڕەسمی سەیر و سەمەرە. ڕەچەتەیە بۆ ئەو کەسانەی وەڕس و بێزارن. دەرمانێکە دژ بە فیگاری و نیگەرانی و پەژموردەیی. دژ بە وەدەبەردان و بەزین و دژ بە تەنیایی، لۆس ئانجلس تایمز، چوار لە گەوهەردا نووسەرانی ئەم کتێبە دەڵێن، بوەستە و ژیانی ئەمڕۆکەت تێکەڵ بەو هەست و سۆز و کاردانەوانە مەکە کە دەکرێ ناجۆر و ناگونجاو بن بەیەکەوە. ئەو هەست و سۆز و کاردانەوانەی کە لە مناڵێوە لەگەڵ خۆدا هەڵت گرتوون بوەستە و چیدیکە لە پایە و پلەی خۆت کەم مەکەرەوە. خۆت مەشکێنە، بچووک مەبەرەوە. هەر ئەو نووسەرانەش یارمەتیت دەدەن کە چۆن بگەیت بەو قۆناغە. دیترۆیت فری پرێس. پێنج. ئەگەر دەرمانێکی سیحراوی هەبووایە بۆ ژیان و زیندەکیکردن، کە بخرایەتە ناو بوتڵێک و بفرۆشرایە، دەتوانیت دڵنیا بیت لەوەی کە بەرنەدەکەوت. بەڵام لەبەر ئەوەی کە دەرمانی وا لە بازاڕدا نییە، میدرید نیومان و بێرنارد بێرکۆتس ڕێگەچارەیەکی دیکەیان دۆزیەوە، تا یارمەتی خەڵکی بدەن کە ژیانێکی پڕ ماناتر ببەنە سەر، جگە لەوەش بتوانن ئەوەندە ئازابن بەسەر ئەو تەنگ و چەڵەمانە زاڵ بن کە ناهێڵن بەختەوەر بن. ئۆکلاند تریبیون. شەش. هەمیشە دووبارە و دەبارە ئەم کتێبە بخوێنەوە، بەڕاستی چێژبەخشە. پاشان لەوە تێدەگەیت کە بۆ هەر دڵەڕاوکێ و ترس و نائومێدییەک هۆکاری بەجێ هەن. خوێندنەوەی ئەم کتێبە ئارامبەخشە. هارتفۆرد کۆرانت. حەوت، کتێبێکی فریودەرە، دوورە لە قسەی پڕ و پووچ، بە شێوەی پرسیار و وەڵام دامەزراوە، کۆک و جوان، ئەوەندە بەرزە کە دەبێ ڕێزی بۆ بگریت، هۆستن کرۆنکل. هەشت، بە زمانێکی شیرین و ڕوون، دوور لە زمانی تەکنیکی، بەڵام ڕۆشنبیرانە، فێرت دەکات چۆن لە ڕووی سۆزدارییەوە خۆشبەخت بیت، بۆ هەر کەسێک گەر بیەوێت لە ڕووی عەقڵی و ڕۆحییەوە ئارام بێت، خوێندنەوەی ئەم کتێبە بەکەڵکە بۆ تێگەیشتن لە سەرچاوەکانی خۆش و نەخۆشی. لابیرەری جۆرناڵ. نۆ، خەڵکێکی زۆر جوان و بەرەو بیری ئەم کتێبە چوون و ڕێی خۆیان دۆزیەوە بۆ بوون بە باشترین هاوڕێی خۆیان. خۆشی و گەشانەوەیان بەڵگەیەکی ڕوونە کە چۆن ئەم نامیلکەیە توانیوێتی ژیانیان بگۆڕێت، لەوانەیە ژیانی تۆش بگۆڕێت. مینیپوڵس تریبون. دە، زۆر گرنگە گوێ لە خۆمان بگرین، ئەگەر بتوانین ببین بە باشترین هاوڕێی خۆمان، ئەوسا دەتوانین بەختەوەر بین. ئەمەیان کتێبێکی دانسقەیە بۆ ڕێنمایی و ئامۆژگاری، پێساکۆلا نیوز. یانزە، هەوڵ بدە ئامۆژگاری ماقوڵ بدۆزیتەوە، هەستی پێ بکەیت. واز لە شتی مناڵانە بێنە. بەوە ڕازی بە کە ئیدی تۆ گەورە و تەواویت، لەسەر هەردوو پێ خۆت بۆستە. دالاس تایمز هیراڵد. دوانزە، دونیایەک سەرسامی و شاگەشکە بوون، هەموو کەسێک باسی دەکات. بۆستن هیڕاڵد ئامریکاین. سیانزە، لە فرۆشدا پلەی یەکەمینە و ئەوەش جێی سەرسامییە. ئەم کتێبە فێرت دەکات کە چۆن چارەسەری دەرد و گرفتەکانی خۆت بکەیت. ژمارەیەکی زۆر لە خەڵکی کە زۆربەیان ئافرەتن ئەم کتێبە دەخوێننەوە و لێی دەدوێن. نیۆرک مەگەزین. چواردە، میدریت بێرنات، سوپاس بۆ هەردووکتان، من پێویستم بەم کتێبە هەبوو. ئەو دوو زاتە دەروونناسن، ئەوان فێرمان دەکەن کە چۆن چۆنی لەگەڵ خۆماندا دۆستایەتی بگرین. هەموو شتێک دەگۆڕێت، ئەوان وا دەڵێن، ئەو کاتەی کە دەبیت بە باشترین هاوڕێی خۆت. چاک زنفڵ، تایمز یونیەن، پانزە، نیومان و بێرکۆتس ئاگاداری کێشە و گرفتەکانی تەنیایین، خۆبەکەمزانین، بەیەکەوە و لە فۆرمی دیالۆگدا چەندە وشە و ڕستەمان فێر دەکەن تا بتوانین هێز و وزە لەناو خودی خۆمانەوە بخوڵقێنین. ڕۆنۆک تایمز، شانزە، بە زمانی کەسێکی ئاسایی بۆمان ڕوون دەکەنەوە کە هەریەک لە ئێمە توانا و هێزی شاراوەی تیایە، کە بتوانێت شادومان بێت لە ڕێی دەیەها پرسیار و وەڵام پیشانمان دەدەن کە دەشێ هەر یەکێک لە ئێمە بە ڕۆحێکی ئیجابییانەوە کار و کردەوەکانی خۆی هەڵبسەنگێنێت بگرە ئازادانەش لە ڕووی سۆزدارییەوە هەموو شتەکانی خۆمان هەڵبژێرین چاکتریش لە توانا و هزری خۆمان تێبگەین لە کتێبی، Men's Club. حەڤە، باشترین لە چوونت بۆ لای دەروونزانێک و ڕاکشانت لەسەر قەرەوێڵە ئەم کتێبە بخوێنەوە کە زۆرترین فرۆشی هەیە دوای ئەوە تۆزێک نرخ و بایەخی پتر بۆ خودی خۆت دابنێ. ولینگتن نیوز.